لە بەخششەکانی خوا چێژ وەرگرە. لە بەخششەکانی خوا خۆت بێبەش مەکە. خۆ بێبەشکردن لە بەخشش ئەوە ئەگەیەنێت کە تۆ شایستەی ئەو بەخششە نیت. ئەبێ سوود لە پارک و شوێنەکانی گەشتوگوزاری وەرگری، بە تایبەت ئەگەر دڵنیایت لە باشی ئەو شوێنانە و تا ئێستا لە خۆوە یان بە هەر هۆیەک خۆت لێ بێبەش کردوون. بۆ نموونە ئەگەر تۆ حەزت لە وەرزشی ئیسکیە و لات وایە زۆر خۆشە هەر ئەمڕۆ بەرنامەی بۆ دابنێ هەر بێبەش بوونێک ئەگەر درێژە بکێشێ ناشیاوی ئەخاتە مێشکەوە و سەختی کێشانی یوگیە هندیەکان نمونەیەکی زەقی ئەو بێبەش کردنانەیە کە زۆر هەڵەیە لە قورئاندا زۆر جار لەسەر سوود وەرگرتن لە بەخشش و خۆشیەکان پێداگیری کراوە ئەگەر بەڕۆژووبوون لە ئیسلامدا فەڕز کراوە هەرگیز بە واتای بێبەش بوون نیە ڕۆژووگرتن لە ڕوویەکەوە هەمان پەرە پێدانی تەندروستی و گرنگیدان بە لەشە و و لە ڕوویەکی تریشەوە سەرنجی ئێمە بۆ ئەو هەموو نیعمەتەی چواردەورمان هەیە ڕادەکێشێت یان ئەوەی کە کەم خواردن بێبەشکردن نییە. ئەمە ڕەفتارێکە تەندروستیهێنەر و بەرزکەرەوەی باوەڕبەخۆبوون بێبەشکردن واتە ئێمە لە یەک شت بە هیچ شێوەیەک سوود وەرنەگرین. ئێستا تۆ بە چاوێکی کراوەتر سەیری جیهانی دەوروبەرت بکە چەندە شتی زۆرت لەبەردەستدایە و کەڵکیان لێ وەرناگری، لە ئێستاوە بڕیار بدە سوود لەو بەخشش و نیعمەتانەی خوا وەرگری، دووبارە ئەیڵێمەوە، کە سوود وەرنەگرتن بە واتای نەشیاوی دێت و هەم، هەستش، واتا نەمانی باوەڕ بەخۆبوون، بەبێ هەست بە تاوانکردن چێژ لە بەخششەکانی خوا وەرگرە. ئەم بەشەش بە کۆتا هات.